دووەم منداڵێک کە هەشت ساڵ بەر لە دایکی و یەک سار بەر لە باوکی هاتۆتە دنیاوە سبەی بەیانی بەندیەکان هەموو بە چەشنی سەرخۆش و وڕ و کاس بوو تاقەتیان نەبوو لە نێو جێگاکانیان بێنە دەرەوە. وەختێ کە ماموری زیندان هات بێداریان بکاتەوە، ڕیش سپی زیندان هێشتا لە نێو جێگاکەیدا ڕاکشابوو گوتی. قوربان وازمان لێ بێنە. تف سەرمەخە سەرمان. گەلەک بێ حەواسین. دوێنێ شەو نەنوستووین. ماموری زیندان. یەکێکی کوڵەبنە بوو، هەموو پێیان دەگوت بستەباڵە. ئاگاداری پێشهاتەکە بوو، وڵامی دایەوە، ئێوە ئێستا هەستن قەوڵی پیاوان بێ ئەگەر لە بنی عەرزیش هەبووە حیکایەتخوانێکی چاکتان بۆ پەیدا بکەم. بەندییەکان بە نابەدڵی هەستان. بەرنامەی ڕۆژانەی زیندان بە بێتاقەتی و تەمەڵییەوە دەستی پێ کرد، کەس تاقەتی شۆخی و قسەکردنی نەبوو. دوای نیوەڕۆ بەندی تازەیان هێنا و بەسەر قاوشەکانا دابەشیان کرد. کابرای کوڵەبنە گەنجێکی ڕەقەڵەی ڕەنگ هەڵبزڕکاوی بۆ قاوشی یەک هێنا و بەڕدێن سپی قاوشەکەی گوت، ئەم کوڕە بابایەکی تازەکارە، بە باشی نازانم بینێرمە قاوشەکانی دی، ئەوشۆ لە لای خۆتان گڵی بدەنەوە، جێگاکەی عوسمانی بدەنێ تا سبەینێ تەگبیرێکی دەکەم. بەندیانی قاوشی یەک ڕازی نەبوون بابایەکی غەریبە بێتە ژوورەکەیان. گۆلێک کە چاویان بە قەڵافەتی ترساوی کەوت کە وەکو بینێ و ئاو دەلەرزی و زاتی نەدەکرد سەیری ناوچاوی کەس بکا دڵیان پێی سوتا ڕدێن سپی قاوشەکە بەنا بە دڵیەوە گوتی دانیشە بابە گیان مەترسە مەترسە هیچ خەمت نەبێ. بەندیە تازەکە لەو جێی کە بۆی دەست نیشان کرا دانیشت. یەکێک لە بەندیەکان جگەرەیەکی دایێ. گەنجە تازە هاتووەکە جگەرەکەی وەرگرت، چونکە شقارتەی پێ نەبوو، چاوەڕوانی کرد تا یەکێکیان شقارتەی بداتێ. بە هەر حاڵ جگەرەکەی داگیرسان. ڕدێن سپی قاوشەکە پرسی. لێفە و ڕاخەرت هەیە؟ نا. تۆ کێیت و چ کارەیت؟ کوڕە گەنجەکە وەڵامی نەدایەوە. ڕدێن سپی لێی پرسیەوە، تاوانت چییە؟ گەنجەکە دیسان وەڵامی نەدایەوە، یەکێک لە بەندیەکان بە تەوسەوە گوتی، هەڵبەتە تاوانی نەکردووە؟ دوو سێ کەس پێکەنین، کوڕە گەنجەکە بێ سڵکردنەوە گوتی، گوتتان تاوانم چیە؟ بەڵێ برالە خۆ بە خۆڕایی بۆ ئێران نەهێناوی تەواوی بەندیەکان بە بێدەنگی و تاسەوە چاوەڕێی وەڵامی بەندی تازە بوون ئەویش بە کورتی گوتی هیچ هەموو تێکڕا لە قاقای پێکەنینیاندا بەندی یەکەم گوتی نەمگوت تاوانی نییە بەندێکی دیبێتەوە سۆگوتی مەستزمانە لە مزگەوتدا دەریان هێناوە و بۆ ئێرەیان هێناوە دیسان بە دەنگی بەرز پێکەنین مڕدێن سپی قاوشەکە گوتی. کوڕی باش، من بە قەد تەمەنی تۆ حەپسم کێشاوە، تاوڕوو نەمدیوە کەسێک بڵێن فڵان خەتام کردووە بۆیە زیندان کراوم، هەموو هەر دەڵێن بێگوناهین. بەندیەکەی تەکیی کە جگەرەکەی پێدابوو گوتی. براندەر گیان خەجاڵەت مەبە هەموومان هەر گیرۆدەی یەک نەگبەتین دەمانەوێ وەخت بەسەربەرین و مژۆڵ بین چ شەرمیش نییە پیاو بکەوێتە زیندانەوە ئەم گرفتاریانە دێنە ڕێ هەموو پیاوێک بڵێ بزانین مەسەلە چییە؟ بەندی تازادی سان ورتەی نەکرد وەک بڵێ هیچ قسەیەکی پێ نەبێ ڕدێن سپی قاوشەکە پرسی بەلای کەمەوە بڵێ بزانین تۆ نێو چییە؟ زیندە ئەمە نێو نییە ئەی نێوی باوکت چییە؟ کە بەندە تازەکە وڵامی نەدایەوە یەکێک لە بەندەکان گوتی نیارە دەبێ باوچی نەبێ بێکەس و کارە کابرای گەنج هاتە وەڵام بۆنا باوکم هەیە نێوی مردەیە چیت گوت عەرزم کردن نێوم زیندەیە و ناوی باوکیشم مردەیە. ڕدێن سپی قاوشەکە بە ناڕەزاییەوە گوتی، ئەوە مەزاقمان پێ دەکەی کوڕە؟ نە بەخوڵای، هەر ئەوەیە کە عەرزم کردن، من بابایەکی زیندوومە کە لە مێژە مردووم. سەدای پێکەنینی بەندییەکان بەرز بووە و ڕدێن سپی قاوش گوتی، بەم عەمرە گەییم شتی وام نەبیست. یەکێک لە بەندیەکان گوتی، ئێ ڕاست دەکا، چما ئێمە کە ئێستا زیندووین، ئەمە ژیانە؟ یەکێکی دی گوتی، ناشکوری مەکە برادەر، لە ئێمەش خراپتر هەن، مەسەلەیەکی مەشهوورە کاتێک کە زەلامێکیان بردە پای قەنارە، برادەرەکەی پێی گوت، خەم مەخۆ، لەمەش خراپتر هەیە؟ کابرای مەحکووم گوتی، گەوجە، لەمە خراپتر چییە؟ برادەرەکەی گوتی، بەڵێ، خراپتریش هەیە، جاران کە یەکێکیان ئێعدام کردبا، بەر لە ئێعدامکردنەکەی، شیشیشیان تێ دەبڕی. بەندیەکان لە ژێر لێوە گوتیان، هەزار شوکور کە ئێمە هێشتا زیندووین. ڕدێن سپی قاوشەکە گوتی، کاچی زیندە، وا پێ دەچێ بەسەرهاتی تۆ زۆر سەرنڕاکێش بێ، بڵێ بزانم چیت بەسەر هاتووە؟ زیندە ناچار بوو سەربردەی خۆی بگێڕێتەوە، گوتی، ئێوە گەل، چاک یان خراپ بۆ خۆتان دەژین بەڵام من من لە خانەی زیندواندا نیم بەندیەکان تەماشایەکیان کرد بە ئیشارە دێکدیان حاڵی کرد کە یارۆ شێتە ڕدێن سپی قاوشەکە پرسی یانێ تۆ ئێستا زیندونی بەخڵای نازانم چۆنتان بۆ باس بکەم ئێوە زەلامێک لە بەردەم خۆتاندا دەبینن وایە بەڵێ دەیبینین نەکەونە فێڵی چاوتانەوە لە ڕاستیدا ئەوە من نیم یەکێک لە بەندیەکان بە کەم حەوسەڵەیەوە گوتی یارۆ کردوینی بە فلیم هوڕێنە دەکا ڕدێن سپی قاوشەکە بە ئیشارەتی دەست بێدەنگی کردن و گوتی ئەم بابایە پیاوی ئەم قسانە نییە ئێمە خۆمان ڕۆژگارمان خەتم کردووە قەرەباڵغی مەکەن بزانم مەسەلە چییە؟ یەکێک لە بەندیەکان پرسی بە قسەی تۆ بێ تۆ ئێستا لێرە نی ڕاستە ینی هەموو نیم یەکێک لە بەندیەکان بە تەو سۆگوتی ئەم برادرێن بە هەڵە بۆ ئێرەێناوە دەبووە بۆ شێتخانەیان ببردایە زیندە نیگایەکی تەوز ئامێزی تێس ڕەواند و گوتی کە گوێت لە بەسەرهاتەکەم بێ ئەوجا باوڕدێنی کە زۆر ساغم ڕدێن سپی بە گلەییەوە گوتی باشە زووتر باس بکە بزانم چییە زیندا هەناسەیەکی قوڵی هەڵکێشا و دەستی بە جێڕانەوەی بەسەرهاتی ژیانی خۆی کرد کە یەکەم جارزانی مردووم تەمەنم دە ساڵ یەکێک لە بەندەکان پرسی چۆن زانیت مردووی ئەو گوندەی کە تای لەدایک بووم ئەوسا قوتابخانەی دەوڵەتی تێدا نەبوو تەنیا حوجرەی تێدا بوو حوجرەکەی مەلا داود ئەو مەلا داودە لەسەر شێوازی کۆن قورئانی بە منداڵان دەگوتەوە دوای هاتوچۆیەکی زۆر دەوڵەت ناچار بوو قوتابخانەیەکی تازە بابەت لە گوندەکەماندا بکاتەوە چونکە بابی منیش یەکێک بوو لە ناوداران و دەوڵەمەندی گوندەکە بڕیاریدا نێوم لە قوتابخانە قەید بکە ئەوە بوو ڕۆژێ دەستی گرتم و چوین بۆ قوتابخانە سەرنجی بەندیەکانی ڕاکێشا حاڵی بوون کە ئەم تازە بەندەیە شێت نییە و بەسەرهاتەکەشی دڵگیرە بە کڕیەکی تەواوەوە گوێیان بۆ قسەکانی شل کرد زیندە زۆر شیرین و ئارام دەدووە و بێ ئەوەی گوێ بە قسەی بەندیەکان بدا درێژەی بە حیکایەتەکەیدا بەڕێوبەری قوتابخانەکە ئاشنای بابم بوو زۆر بە گەرمی و ڕووخۆشیەوە دەستی بابمی گوشی و چاک و خۆشی لەگەڵ کرد بابم گوتی دەمەوێ نێوی کوڕەکەم لە قوتابخانەکەی ئێوەدا قەید کەم. بەڕێوبەر گوتی، کارێکی زۆر چاکە، ماشەڵڵا کوڕەکەت گەورە بووە کەمێکیش دوا کەوتووە، ناسنامەکەی کەرم کە با نێوی بنووسم. کە جەنابی بەڕێوەبەر نێوی ناسنامەی برد، بابم هەڵوەستەیەکی کرد و گوتی، فەرمووتان ناسنامە؟ ناسنامەی بۆ چییە؟ جەنابی بەڕێوەبەر گوتی، بەڵێ، ناسنامەی پێویستە. بابم دیسانەوە خۆی گێل کرد و پرسی، ناسنامەی بەندەت دەوێ؟ دەستی بە بەڕچە کرد تا ناسنامەکەی خۆی دەربێنێ. بەڕێوەبەری قوتابخانە گوتی، نەخێر قوربان، ناسنامەی منداڵەکەم دەوێ. بابم دەستی بە پێکەنین کرد و گوتی، منداڵێکی بستوونیوی، ناسنامەی بۆ چییە؟ جەنابی بەڕێوەبەر دیسان پێکەنی و گوتی، بێ ناسنامە ناتوانین نێوی کەس لە قوتابخانە تۆمار بکەین. بابم ناڕەحەت بوو گوتی ناسنامەکەیم گوم کردووە و کاتم نییە بیبەم دانەیەکی دی بۆ دەربێنم بە ناسنامەکەی من ناونووسی بکە و دوایی ناسنامەکەی خۆی دێنە بابم کە دوکانداری شارە دێیەکە بوو لێرەشە هەرچەنە بازی دەکرد هەرچەند جەنابی بەڕێوبەر دەیگوت نابێ بابم نەچووە ژێربار و پێی دادەگرت کە جەنابی بەڕێوبەر ناسنامەکەی بابم لە بری ئەوەی کە ئی من بێ قبول بکا و دەیگوت جەنابی بەڕێوبەر لە ئەنجامە هەموو شتێکی من دەبێ بە هی ئەو کوڕە زەوی خان و باخ دوکان تەواوی ژیانی من دەبێ بە هی ئەو. ئیدی چۆن ناتوانی سوود لە ناسنامەکەی من وەربگرێ؟ جەنابی بەڕێوەبەر بە خۆڕایی خۆی ئەزیەت دەدا کە قەناعەت بە بابم بکا. چمکی چاکەتەکەی بابمم گرت و بە ئەسپایی گوتم، بابە، با بچینە لای مەلا داوود، حوجرەکەی ئەو چاکترە. بابم گوتی، ڕاست دەڵێی کوڕم. ئەو ناسنامەی ناوێ دایرەی دەوڵەت. حەوسەڵەی گەڕەکە، جەنابی بەڕێوەبەر کە نەیویست دڵی بابم بڕەنجێ گوتی، ئەمە گرفتێکی ئەو تۆ نییە، چ زەحمەتێکی تێدا نییە. عەرز و حاڵی بنووسە بۆ دایرەی ئامار و بە دوو سێ ڕۆژە ناسنامەکەی تەواو دەبێ. مخابنە ئەم منداڵە بخەیتە حوجرە. لە قوتابخانەکە هاتینە دەرێ و یەکڕاست چووین بۆ بەر مزگەوتی گوند. عەرز و حاڵچییەک لەوێ بوو. گوێی لە قسەکانی بابم گرت، عەرز و حاڵێکی بۆ دایرەی ئامار نووسی. ئەوجا پەنجەکەڵەی دەستی چەپی بابمی گرت و بە ئەستانپەکەیدا سووی و پایینی عەرز و حاڵەکەی پێ پەنجەمۆر کرد. عەرز و حاڵمان برد و چووین بۆ دایرەی ئامار. وای وای وای وای چ حەشرێ بوو، هێندە قەرەباڵغ بوو، سەگ ساحێبی خۆی نەناسێ. بابم گوتی، ڕۆڵە گیان، ئەگەر دەمزانی ناسنامە دەرکردن ئەمەندە ئاسانە، تا ئێستا حەوت زەمان بوو ناسنامەم بۆ دەرهێنابووی. بابم عەرز و حاڵەکەی نیشانی ئەم و ئەو دا و پرسی کە مراجەعەتی کوێ بکەین. دوای سەر و سۆراغێکی زۆر، ئەو ماموورەمان دۆزییەوە کە کارەکەی ئێمەی بە دەست بوو. نزیکەی پازدە ساڵ بە سەر ئەم ڕۆژگارەدا تێپەڕیوە، کەچی هێشتا قەڵافاتی ئەو ماموورەم هەر لە بەر چاو ماوە و تاکوو ئێستا بنیادەمێکم نەدیوە لەو بچێ. کە دەڵێم بنیادەم لاتان وایە چۆن چۆنی بوو؟ هێندە لاواز و داتەکیو بوو یەک یەک پەراسوەکانی بژماردبا، سەری ڕووتاوە، چاوەکانی بە قوڵاچووبوون، لێوە ڕەشەکانی دڵی بنیادەمیان تێک دەدا. یەک سەعاتی ڕەبەق لە بەردەم ئەو پیاوەدا وەستایت. من بە نیگەرانی و ترسەوە دەمڕوانیە سەر و سیمای، زاتم ناکرد لە جێی خۆم ببزووم. بە ئەسپایی لە بابم پرسی، بابە ئەوە ناواخنی ئەم زەلامەیان دەرکردووە؟ بابم موڕەیە کیلێ کرمۆز بە ڕۆڵە یارۆ بژنەوێ تووڕە دەبێ دوای ماوەیەک بە دەنگێکی گڕی ئەو تۆ کە لەو قەڵافەتە ناهات لە بابمی پرسی چیت دەوێ بابم زۆر بەڕێزەوە گوتی قوربان ئەرزۆ حاڵێکمان هەیە بە هەردوو دەست دەرفەکەی بۆ درێژ کرد و لەسەری ڕۆی ناسنامەم بۆ کوڕەکەم دەردێنم. مامورە تا عەرز و حاڵەکەی وەرگرت ماوەیەک سەیری کرد چەناگەی خوران دوو سێ جار عینەگەکەی بەرز و نزم کردو گوتی ئاااا ئەوجە پرسی ناسنامەکەی خود کوا بابم دەست بەجێ ناسنامەکەی خۆی دەرێنا و دای پێی مامورەکە ناسنامەکەی باوکمی وەرگرت ماوەیەک ئەم دیو ئەو دیوی کرد تەماشای پەڕەکانی کرد دەنگێکی تایبەتی لە دەمیەوە دەرێنا چەند جارێ عەینەگەکەی بەرز کردەوە. پەردە ڕەشەکەی پشت سەری لا دایە لاوە. لە ژوورەکەدا دۆسیە و تۆماری ئەستوور ئەستوور لە سەر یەکدی هەڵچنرابوون. دەستی بە هەڵدانەوەی پەڕەی تۆمار و دۆسیەکان کرد. ماوەیەک ژێر و ژووری کردن. تۆمارەکان بەو ئەندازەیە ئەستوور و قەبە بوون کە یارۆ نەیتوانی بەرزیان بکاتەوە. زۆری نەمابوو بە عەردیدا بکەوێ. لە یەکێک دەچوو کە لەگەڵ یەکێکی دیدا بە شەڕ هاتبێ. بە هەزار حاڵ دۆسیەکانی بەرز کردنەوە. ماوەیەک لەگەڵ تۆمارەکاندا زۆر ئەمبازەی کرد کەوتە هەناسە بڕچێ بە ئەسپایی بە بابم گوت بابە دەکرێت کۆمەچی پێ بکەین ئەم کابرا مردار بووە تااقەتی نییە تۆمارەکان بەرز بکاتەوە باوکم دەستی گوشیم و بە ئەسپایی گوتی دەیەوێ بە دوو سابقەدا بگەڕێ ئێمە خەت و خوێندەواریمان نییە کە یارمەتی بدەین کابرای مامور کە لە تەواوی کونەکانی لەشیەوە ئارەقەی دەردەدا، بە هەزار حاڵ یەکێک لە تۆمارەکانی هێنا و لەسەر مێزەکەی دانا. بە سیمای شەکەتەوە کەوتە پەڕەهەڵدانەوەی دۆسیەکە. دۆسیەکان هێندەیان گەرد و تۆز لێ نیشتبوو کە مامورەکە هەر پەڕەیەکی هەڵدەدایەوە یەک دونیا تۆزی لێ هەڵدەستا. چاوم بڕی بۆ پەنجە لاوازەکانی کابرای مامور. لەپڕ پەنجەی لە جێیەک ڕاگرت و گوتی، ئاها دۆزیمەوە! ئەوجا وەکو یەکێک کە فەتحێکی گەورەی کردبێ و پەردەی لەسەر نهێنییەکی مەزن لادابێ، ڕووی کردە بابم و پرسی. تۆ ناوت ڕەشیدە؟ بابم گوتی، بەڵێ وایە. ماموورەکە سەری لەقاند و گوتی. لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و حەفت لە دایک بووی؟ بابم گوتی، بەڵێ وایە. ماموورەکە هێشتا هەر سەری دەلەقی، پرسی. لە گەڕەکی ئاشەکە، کۆڵانی تاوس کاشی، ژمارە هەشتی کۆن و ژمارە بیست و هەشتی نوێ دادەنیشیت و لە ساڵی هەزار و نۆ سەد و یازدە دا هاجەر خانت خواستووە. بابم بەو پەڕی خۆشحاڵییەوە گوتی، زۆر تەواوە، چۆن دەفەرموون وایە. حەمد و سەنا بۆ خوا، هەزار شوکر کە زوو دۆزرایەوە. کابرای ماموور بە سەرسامییەوە پرسی، بۆ کوڕەکەت نێوناوە زیندە؟ بابم بە پێکەنینەوە گوتی، هەموو منداڵەکانی پێش ئەومان مردن، لەبەر ئەوە نێومان لێ نازیندە. سەرم لەوە سوڕمابوو کە کابرای مەئموور ئاگای لە تەواوی زیندەگیمان بوو، تەنانەت نێوی دایکمی دەزانی. بە ئەسپایی بە بابم گوت، بابە، ئەم کابرایە عیلمی غەیبی هەیە؟ بابم گوتی، وس بە کوڕم، وس بە. مەئمووری دەوڵەت پێویستە لە هەموو شتێ ئاگەدار بێ. ئەمانە لە دۆسیەکەدا نووسراوە. ماموری ئامار مڵچە مڵچێکی تایبەتی لە دەمیەوە دەرهێنا، سەری بە ڕاست و چەپدا لەقاند و گوتی، قوربان گیان، ئێمە ناتوانین ناسنامە بە بابایەکی مردوو بدەین. لە کوێ بینراوە ناسنامە بە بابایەکی مردوو بدرێ؟ کوڕەکەی تۆ لە مێژە مردووە. کە گوێم لەم قسانەی مامورەکە بوو، دەستم بە گریان کرد. بابم کە زۆر تووڕە ببوو، کێشای بە سەرمدا و گوتی. زەڕەزەڕ کوڕە! با بزانین ئەم برادەرەت چی دەڵێ؟ ئەوجا ڕووی کردە ماموورەکە و بە هەمان تووڕەییەوە لە سەری ڕۆی. قوربان! ئەوە خەیاڵتان لە کوێیە؟ ئەمە کوڕەکەمە کە لێرە داوەستاوە. کەچی ئێوە دەفەرموون لە مێژە مردووە؟ من بە هۆنە هۆن وڵام دایەوە بابا بابا من مردوم و تۆش نازانی بابا ئەم جارەیان بابم بە هەردوو دەست کێشای بە سەرما گوتی وەز بە هەتی و بێڵە بزانین مامور چی دەڵێ ماموری ئامار تۆمارەکەی لە بەردەم بابم ڕاگررت و گوتی سیرکە کاکە من لە خۆ قسان ناکەم. لێرەدا نووسراوە کە ناوت ڕەشیدە و کوڕی محەممەدی. لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و حەفت دا لە دایک بوویت و لە ساڵی هەزار و نۆ سەد و یازدە دا هاجەرت خواستووە و خوا کوڕێکی پێ بەخشیون ناوی زیندەیە. بابم تەواوی قسەکانی کابرای مەئمووری سەلماند. ئەمجا نۆرەی مەئمووری ئامارا دوور بخرێتەوە کە تووڕە ببێ. باشە کاموو شتێ ڕاست و دروستە، ئیدی چی دەڵێی؟ بابم گوتی مەسەلەی مردنی منداڵەکە ڕاست نییە. مامووری ئامار پتر کە لێی بوو کە کارەکە لە قازانجتان بێ ڕاستە و خۆ ئەگەر زیانتانی تێدا بێ نادروستە. بابم هەوڵی دەدا قەناعەت بە ماموورەکە بکا. گوتی جەناب مەسەلە قازانج و زیان نییە. دەمەوێ منداڵەکەم بنێرمە قوتابخانەی دەوڵەتی و جەنابی بەڕێوەبەر داوای ناسنامەی کردووە. ماموورەکە مستێکی قایمی بە دۆسیەکە کێشا و هاواری کرد. سەرجەلەنامەی تۆ لەم دۆسیەدایە. لە دۆسیەکەدا نووسراوە کە کوڕەکەتان مردووە، ئێمە ناسنامە بە مردوو نادەین و برایەوە. سەدای گریانم بەرزتر بوو، گوتم بابە گیان بۆچی پێت نەگوتم کە مردووم؟ بابم گوێچکەی سوویمەوە گوتی بێ دەنگ دەبی یان بتکوژم هەتیو، ئەوەی لە دۆسیەکە نووسراوە ڕاست نییە، تۆ زیندوویت و نەمردووی. گوتم مامووری دەوڵەت درۆ ناکا. هەڵبەتە شتێک هەر هەیە. بابم تفێکی ڕوو کردە سەر زەوی گوتی گوێ مەدەرێ بۆ خۆی دەڵێ، مەئمووری ئامار لە قسەکانی بابم پەست بوو، نڕاندی، تەوز مەبە، مەئمووری دەوڵەت دەکەی؟ بابم کە زانی هەڵەی کردووە و لەوانەیە تووشی دەردی سەریەک ببێ، شێوازی قسەکردنەکەی گۆڕی و بە پاڕانەوە گوتی، قوربان، من بە ئێوەم نەبوو، لەگەڵ کوڕەکەی خۆم بوو، من هەڵەی وا ناکەم بە تایبەتی لە ڕووی پایەبەرزێکی وەکوو جەنابتان، ئەستەغفیرۆڵڵا، ببوورە ئەگەر بەدحاڵییەک سوو تەفاهوم ڕووی دابێ، داوای لێبوردن دەکەم. کابرای مەئموور کە ئاگری لێ دەباری و ڕەنگ و ڕووی مردووی لێ نیشتبوو، کەمێ هێور بۆ و گوتی، ئێوەی کڵاش خوار هەموو کارێکتان هەر کەڵەکە. بۆ ئەوەی منداڵەکانتان عەسکەری نەیانگرێتەوە لەگەڵ چێوخادا دەست تێکەڵ دەکەن، تەمەنیان کەم و زیاد دەنووسن و هەزار فڕ و فێڵ دەکەن، هەم بۆ خۆتان و هەم بۆ ئێمەش سەریەشە دروست دەکەن. بابی بێچارە مات و مەلوول نەیدەزانی چ وڵامێکی مەئمووری ئامار بداتەوە. چۆن دەیتوانی مەرجی کوڕەکەی کە لە تەکیا وەستاوە قبووڵ بکا؟ مەئموورەکەش سوور بوو لەسەر قسەکەی خۆی. بابم پرسی، قوربان! ئێستا دۆسێکان ڕاست دەڵێ. بە ئەرک نەبێ سەیرێکی بکە بزانە کوڕەکەم کەم جێ مردووە. قسەکانی بابم بە جۆرێ دڵی داخورپاندم تەواو باوڕم هات کە بە ڕاستی مردووم و ئاگام لێ نییە. لە پڕمەی گریانم دا. بابم بە سەریا کێشام و گوتی، بێ دەنگ بە کوڕە! با بزانم کاکی ماموور چ دەڵێ؟ مەئمووری دایرەی ئامار ماوەیەک دۆسێکەی ژێر و ژوور کرد و گوتی، لە ساڵی هەزار و نۆ سەد و پازدە دا وەختێ کە یەکەمین جەنگی جیهانی دەستی پێ کردووە چۆتە خزمەتی سەربازی. بابم بە سەرسامیەوە قسەی مامورەکەی بڕی کێ چۆتە سەربازی؟ مامورەکە بە خوێن ساردیەوە گوتی کوڕەکەت دەڵێم کە لە بەرەی جەنگدا شەید بووە بابم کە ئابلاق ببوو هاواری کە قوربان بەندە لە ساڵی 1970 دا هاجر خانمم خواستووە خۆگەر هەر لە یەکەم ڕۆژەوە منداڵمان بوو بێ ئەوە لە ساڵی 1950دا تەمەنی چوار ساڵ بووە چۆن منداڵی چوار ساڵان براوە بۆ سەربازی و لە جەنگدا شەید بووە لەم ماوەیەدا کە بابم لەگەڵ مامورەکەدا سێودووی دەکرد کۆمەڵێک کە لە پشتمانەوە وەستابوون چاوەڕێی نۆرەی خۆیان بوون لە قاقای پێکەنینیاندا مەمورەکە پتر ناڕەحەت بوو بە تووڕێیەوە دۆسێکی داخستەوە گوتی هەرەوەیە لەوە پتر سرم قاڵمەکە و لاکەوە با فریایکاری مردوم بکەوم بابم بە پاڕانەوە گوتی قوربان بۆ خاتری خوا جارێکی دی بە دۆسیەکەدا بچۆرەوە لەوانەیە هەڵە بێ. مەئموورەکە بە نا بە دڵییەوە دۆسیەکەی کردەوە و ماوەیەکی دی پەڕەکانی هەڵدایە و گوتی، حەق بە تۆیە، هەڵە بووە. لە کۆنا گوتوویانە، هەڵە سەری ساحێبی. وەختی شامکردنی بەندییەکان بوو. فەڕاشەکان سینی گەورە گەورەیان بە سەر سەرەوە بوو. هێدی هێدی بە ڕاڕەو و قاوشەکاندا دەڕۆین. لە دەرگەی ژوورەکانیان دەدا و هاواریان دەکرد، چەند کەسن؟ بەندیانی قاوشییە کە کەوتبوونە ژێر کاریگەری حکایەتەکەی زیندەوە دڵیان گیرابوو نەیان دەویست شام بخۆن ڕدێن سپی قاوشەکە بێ دەنگەکەی شکاند و گوتی کوڕینە شەم عاشقە ئەمەی زیندە دەستی داوەتێ بە سێ تا چوار ساڵی دی تەواوی ناکە سفرەکە ڕابخەن باشیوەکەمان بخۆین با پاشماوە حکایەتەکە بۆ دوای شام بمێنێ ئەوجا ئیشارەتی بۆ زیندە کرد و گوتی، تۆش وەرە شیوەکەت بخۆ و هیلاکیت دەربکە، تا دوای شام زمانت باشتر بگەڕێ. دوو سێ بەندی بە پەلە سفرەکەیان ڕاخست، نان و قاپەکانیان لە ناوەندی سفرەکە دانا، هەموو شتێکیان ئامادە کرد و تێک ڕا بە تاسەوە هەڵیانکوتایە سەر خواردنەکە. بە دەم پێکەنین و شۆخی و گاڵتەوە شامیان کرد، چای گەرم و پڕ ڕەنگیان نۆشی. لەسەر قسەی ڕدێن سپی قاوشەکە هەرکەس کە پەتوو و سەرینی زیادەی هەبوو هێنای لە ناوەندی قاوشەکەدا داینا جێیەکی گەرم و نەرمیان بۆ زیندە ساز کرد تا خەیاڵی ئاسوودە بێ ئەوجا جێگایان لێ ڕاخست و چوونە ژێریەوە ڕاکشان تا زیندە پاشماوەی حیکایەتەکەیان بۆ بگێڕێتەوە زیندە هەناسەیەکی قوڵی هەڵکێشا گوتی کە مەئموورەکە دانی بە هەڵەکەیدا نا ئێمە زۆر خۆشحاڵ بووین. هەموو بێدەنگ بووین تا قسەکانی مەئموورەکە کە دەیویست مێژووی ڕاستەقینەی لە دایک بوونەکەی من بڵێ چاکتر بژنەویت. مەئمووری ئامار دوای ئەوەی کۆکەیەکی بۆ کرد و گوتی، بەڵێ ڕاستە کوڕەکەت لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و شەش دا لە دایک بووە کە لە ساڵی هەزار و نۆ سەد و پازدە دا چووە بۆ بەرەی جەنگ نۆزدە ساڵ بووە و کوژراوە. بابم کە کۆنتڕۆڵی خۆی لە دەست دابوو، هاواری کرد و گوتی، باشە کە کوڕەکەم لە هەزار و هەشت سەد و نەوەد و شەش دا لە دایک بووبێ، ئەدی خۆم کەنجێ لە دایک بووم. مەئموورەکە سەیرێکی دۆسیەکەی کرد و گوتی، تۆ لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و حەفت دا لە دایک بووی. بابم پاشەوپاش کشایەوە و نێو قەرەباڵغییەکەی پشتمانەوە و گوتی، خەڵچینە، ئێوە بیستووتانە باوک ساڵێ لە دوای کوڕەکەی لە دایک ببێ؟ قاقای خەڵکەکە چوو بە ئاسمانە و مەمورەکەیان گاڵتە باران کرد مەمورەکە کە تەواو شەکەت ببوو هاواری کرد خەتای من چییە لە دۆسیەکە دەوا نووسراوە من چ تەقسیرێکم نییە یەکێک لە نێو حەشامەتەکەەوە گوتی قوربان خوا ئەقلی بە بنیادەم داوە لەکوێ بووە و دەبێ باوک ساڵێ لە دوای کوڕ لە دایک ببێ مەئموورەکە نەیویست خۆی بخاتە ئەم جێژاوە، دۆسیەکەی داخستەوە گوتی. من نە غەیب زانم و نە مامانی ژنی ئەم پیاوە بووم تاکوو بزانم کەنجێ کوڕەکەی لە دایک بووە، دۆسیەکە وا نووسرا. بابم بە تووڕەییەوە گوتی. دەچم لە لای سەرۆک شکایەت دەکەم. مەئموورەکە بە پێکەنینەوە گوتی. چێت پێ خۆشە بچۆ، سڵاوی ئێمەش بگەیەنە. بابم دەستی گرتم و کشان کشان بەرەو ژووری سەرۆکی بردم من لە ئاقیبەتی کارەکە دەترسام وەکو هەوری بەهار ئەشکم هەڵدەڕشت بابم گوێی بادام و گوتی بیبڕەوە توخما سەک یارۆ لە زیندووبوونی خۆی بەگومانە چ جای زیندووبوونیان مردنی تۆ بابم لە دەرگای ژووری سەرۆکی چوینە ژوورەوە هەموو شتێکی بۆ سەرۆک جێڕایەوە سەرۆک مامورەکەی داوا کرد دوای ماوەیەک ماموری ئامار بە خۆی و دۆسیە گەورەکەیەوە هات سەرۆک لی پرسی شکایەتیم برادرە چییە؟ مەگەر ئەحواڵی کوڕەکەی لە دۆسیەکەدا تۆمار نەبووە؟ مامورەکە گوتی بۆنە قوربان تۆمار بووە دۆسیەکەی لە بەردەم سەرۆکدا وازوو کرد و درێژەی پێدا سەرنج بفەرمونون چەند جارێکم بۆ خوێندەوە تێناگە دەیەوێ بە زۆر ناسنامە بۆ مردوو وەربگرێت ئەم جارە نۆرەی سەرۆک دایەرێ نیگایەکی ئەوەندە تووڕەی بڕیە بابم وەک ئەوەی بابم پیاوکوژ بێ یان کڵاوەکەی جەنابی سەرۆکی فڕاندبێ. لە کاتێکا کە لە تووڕەییدا دەلەرزی پرسی. گوتت دەیەوێ ناسنامە بۆ مردوو وەربگرێ؟ ئەمە چ کەڵەکێکە؟ دۆسێکەم دەرێ بزانم؟ مەئموورەکە دۆسیەکەی بردە پێشترەوە و عینەکە زەڕەبینیەکەی جەنابی سەرۆکی دایە دەستی گوتی فەرموو قوربان سەرنج بدەن بابی ڕەشید دایکی هاجر لە ساڵی 1950دا لە یەکەم جەنگی جیهاندا شەهید بووە ناویمان لە دۆسیەکەدا ئیشارە کردووە جەنابی سەرۆک لە بابی پرسیم، باشە کاکە لەمە ڕوونتر نابێ، کوڕەکەت مردووە و ئیدی ناسنامەی چیت دەوێ؟ بابم کە تەواو وڕ و کاس بوو گوتی، جەنابی سەرۆک من لە ساڵی هەزار و نۆ سەد و یازدە دا ژنم هێناوە، چۆن لە ساڵی هەزار و نۆ سەد و پازدە دا کوڕەکەیان بۆ سەربازی بردووم؟ سەرۆک ئامار سەرە ڕووتاوەکەی بە دەستە سڕەکەی سڕی گوتی، ئەم قسەیە ڕاستە. نووچی قەڵەمە زێڕەکەی خستە ژێر دانی و کەوتە بیرکردنەوە. لە ژێر لێوە ورتە ورتی دەکرد و سەری با دەدا. بابم کە ئومێدی پێیدا کردوە گوتی. جەنابی سەرۆک، تکا دەکەم، دەستور بدەن کە هەڵەی دۆسێکە ڕاست بکەنەوە. سەرۆک ئامار قسەکەی بابمی بڕی و گوتی. لەوانەیە تۆ بێوەژنێکت خواستبێ و ئەم کوڕە لە مێردی یەکەمی بێ. من ئیدی تاقەتی ژنەوتنی ئەم قسانەم نەما. بە گریانەوە. دەستی بابم گرت و گوتم با بڕۆین بابە نازنامەم ناوێ ناچمە قوتابخانەی دەوڵەتیش یەڵە با بڕۆین. بابم بە توندی دەستی دامە دواوە و شەقاوێک لە سەرۆک چووە پێشەوە گوتی جەنابی سەرۆک دۆسیەکانی ئێوە بوون بە جنۆکە وڕێنە دەکەن بۆ ژنەکەی من چەند ساڵە تا مێردی تریشی کردوێ ماموری ئامار وەکو فەرماندەیەکی بەرەندا کە لە مەدانی جەنگەوە گەڕابێتەوە سینگی هێنایە پێشەوە گوتی هەڵەمەکە کاکە دۆسیەکەی ئێمە یەک زەڕە بەرزو نزمی تێدا نیە فەرموو ئەمەش ئەحواڵی ژنەکەت هاجەری کیژی حەسەن قوڵی لە ساڵی هەزار و نۆ سەد و شەش دا لە دایک بووە بابم قسەی مامورەکەی بڕی گوتی بە پێی دۆسیەکەی ئێوە ژنەکەی من لە ساڵی هەزار و نۆ سەد و شەش دا لە دایک بووە بەڵام لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و شەش دا واتە هەشت ساڵ بەر لەوەی خۆی بێتە دونیاوە کوڕێکی بووە تڕڕڕڕ بابم دەنگێکی تایبەتی ئەو تۆی دەرێنا کە سەرۆک ئامار و مامورەکەش کەوتنە پێکەنی سەرۆک ئامار بە زۆر پێکەنینەکەی بڕی و گوتی ڕاستە زۆر تێکەڵ و پێکەڵە من سەری لێ دەرناکەم هەڵبەتە هەڵەیەک بۆ کراوە بەڵام لەکوێ بزانم مامورەکە هێشتاش هەر دەست بەردار نەبوو قوربان دۆسیە هەرگی سەڵە ناکە من لە بابم پرسی بابا ناشێت تۆ هەڵەبی بابم بە نابەدڵییەوە مۆڕەیەکی لێ کردم و گوتی، تۆ چەنە لێ مەدە! سەرۆک ئامار دیسانەوە ماوەیەک کاغەزەکان و دۆسیەکانی ژێروژوور کرد، بەڵام سەری لێ دەرنەکرد. دۆسیەکەی لەسەر مێزەکەی پەرت کردەوە و گوتی، هیچ کارێکی لەگەڵ ناکرێ. هەر ئەوەیە کە هەیە. بابم کە دەرەقەتی سەرۆک ئامار نەدەهات، داخی دڵی خۆی بە من ڕشت. مستەکۆڵەیەکی توندی بەسەرما کێشا و گوتی، قوڕ بەسەر قوتابخانەی دەوڵەتی چی؟ گریمان دە تا بیست ساڵ چویتە قوتابخانە ئاقیبەت وەکو ئەمانە دەردەچی و هڕە لە بڕە دەرناکەی بابم بە تووڕەیی دەستی گرتم و دوای خۆی دام لە ژوورەکەی سەرۆک ئامار هاتی نەدەرێ چونکە چ ئومێدێکمان نەما بەرە و ماڵکەوتی نەڕێ بەڵێ هاوڕێیان دە ساڵ بووم کە بۆ یەکەم جار زانی مردوم بەندیەک کە لە تەک زیندەوە دانیشت بگوتی ئەیستا ناسنامەت نییە نەخێر برادر دوایش نەچووی ناسنامە دەربکەی زۆرم زەحمەت کێشە ماوەیەک هەوڵم دا کە ناسنامە دەربکەم بەڵام چێ نەبوو لە هەرجەیە کە قازانجی دەوڵەتی تێدابێ خەم دەگرن و دەڵێن تۆ زیندویت و حەقی خۆیان وەردەگرن لە هەرجەیەکیش زیانی دەوڵەتی تێدابێ لەسەر پێک دەوەستن و دەیسەلمێنن کە مردووم و حەقەکەم دەفەوتێ لە ڕاستیدا هەندێک جاران خۆشم گومان پەیدا دەکەم و نازانم مردووم یان زیندوو لەم کاتەدا دەنگی شاوری ماموری زیندان بەرز بۆوە لە قاوشەکاندا دەنگی جارچیەکان کاتی نوستنی ڕاگەیان. بەندیانی قاوشیە کە دڵبەندی سەربوردە و حیکایەتەکەی زیندەبوو بوون چوونە ژێر جێگاکانیانەوە و خەونیان بە سبەی شەوەوە دەبینی تا زیندە پاشماوەی حیکایەتە شیرین و سەرنج ڕاکێشەکەی